کەسانی وا هەن قسە و باسی پڕوپوچ ئەکڕن و خۆیانی پێوە خەریکەکەن بۆ ئەوەی خەڵکی سادەی پێ گومڕا بکەن و لە ڕێگای خوایان لادەن بێ ئەوەی بزانن ئەو قسە و باسە پڕوپوچانەی ئەیان کڕن چین و ڕێگای خوا ئەکەن بە گاڵتەجاڕی خۆیان ئەو جۆرە کەسانە لەو دونیا سزایەکیان ئەدرێ ڕەزیل و سەفیلیان بکات. بۆ ئەوەی ئەرزلار نەبێتەوە پێتانەوە و تووشی زیان ببن و لە هەموو جۆرە گیانلەبەرێکی تێدا بڵاو کردۆتەوە کە پێیدا بڕوا و ئاومان لە ئاسمانەوە داباراندووە و بەو ئاوە لە هەموو جووتە جۆرە گیایەکمان تێدا ڕواندووە کە بەسوود و بەخشندەن بۆ ئێوە و ژیانی ئێوە. باسی ئەوە بکە کە وێڵ و کەماڵ و حیکمەت و زانیاری باشمان بەخشیبوو بە لوقمان و تێمان گەیاندبوو کە سوپاسی خوا بکا و هەر کەسیش سوپاسی خوا بکا قازانجی سوپاسەکەی بۆ خۆی ئەگەڕێتەوە و هەر کەسیش کافر بێ و دان بە نیعمەتی خوادا نەنێ خودا پێویستی بە کەس نییە و شایانی حەمد و سەنا بۆ کردنە. ئادەمیزادمان ڕاسپاردووە دەربارەی باوک و دایکی. دایکی لە کاتی سستی لەسەر سستیدا کە کاتی دووگیانیەتی لە سکی خۆیا هەڵی گرتووە، جیابوونەوەی لە سکی دایکی بە لەدایکبوونی و لە کۆش و بەرمەمکانی بە بڕینەوەی لە شیر لە دوو ساڵایە ڕامان سپاردووە کەوا بەرامبەر بەم ئازار و ئەزیەتەی دایکت لەگەڵتی کێشاوە سوپاسی منیش و باوک و دایکیشت بکە و سەرەنجامیش دێیتەوە بەر دەستی خۆم پاداشی یا سزای کرداری دونیات ئەدەمەوە. ئەگەریش هەوڵیان لەگەڵ دایکەوە هاوبەشم بۆ دابنێی و شتێکی وا بکەی بە هاوبەشم کە هیچی لێ نازانی، ئاخۆ بۆ ئەوە ئەشێ ببێ بە هاوبەشم؟ بە گوێیان مەکە و هاوڕێتییان بکە لە دونیادا بە هاوڕێتییەکی باشی وا شەرع پێی ڕازی بێ و شوێنی ڕێی ئەو کەسانە بکەوە کە گەڕاونەتەوە بۆ لای من، پاشانیش گەڕانەوەتان بۆ لای منە و جا منیش خەبەردارتان ئەکەم لە دونیادا چیتان کردووە و پاداشتی کردەوەتان چییە. ڕۆڵە ڕاستیەکەی ئەوەیە ئەگەر چاکە یا خراپەی ئادەمیزاد بە قورسایی دەنکە تۆوە خرتەلەیەک بێ لە ناو تاشە بەردێکا بێ یا لە ئاسمانەکانا بێ خوا ئەیهێنێ بۆ مەیدانی لێپرسینەوە خوا ناسکە زانستی ئەگاتە هەموو شتێ و خوا لە هەموو شتێ ئاگەدارە. أَوَلَوْ كَانَ الشَّيْطَانُ يَدْعُوهُمْ إِلَىٰ عَذَابِ السَّعِيرِ کە پێیان بوترێ، شوێنی ئەو کتێبە بکەون کە خوا ناردوێتیە خوارەوە بۆ سەر پێغەمبەر، ئەڵێن، نەخەیر، شوێنی ئەو ڕێوڕەسمانە ئەکەوین کە باوک و باپیرانی خۆمانمان دیوە لەسەریان ئەڕۆیشتن، جا ئایا ئەگەر شەیتان تەنانەت بۆ ئازار و سزای ئاگری بڵێسەداری دۆزەخیشتان بانگ بکا هەر شوێنی ئەکەون؟ ان اللە عزیز حکیم. ئەگەر هەرچی دار و درەخت لە زەویدا هەیە هەمووی قەڵەم بێ و دەریایش هەمووی مەرەکەب بێ و حەوت دەریا لە دوایەوە یارمەتی بدا و بچێتە سەری، هێشتا وشەکانی خوا تەواو نابن بەو قەڵەم و مەرەکەبانە بنووسرێن. بەڕاستی خوا خاوەن عیززەت و خاوەن حیکمەتە. ئایا نابینی کەشتی ڕەوان ئەبن بەناو دەریادا بە ئیحسان و نیعمەتی خوا بۆ ئەوەی خوا هەندێ لە نیشانەکانی گەورەی خۆیتان پیشان بدا؟ بێگومان لەم ڕەوان بوونی کەشتیانەدا بەناو دەریادا چەندین نیشانەی گەورەی خوا هەیە بۆ هەموو ئەوانەی خۆ لەسەر بیرکردنەوە لە گەورەی خوا ڕائەگرن و بەردەوام ئەبن لەسەری و سوپاسی نیعمەتی خوا ئەکەن. ئەو خەڵکەی بە کەشتی هاتوچۆ بەناو دەریادا ئەکەن ئەگەر شەپۆلێکی ئاو لە دەریادا بێ بەسەریانا و دایان بگرێ و وەک هەور بە ڕاسەریانەوە بێ لە خوا ئەپاڕێنەوە و عیبادەتیان بۆ خوا بێگەرد دەبێ و کەس ناکەن بە هاوبەشی کە ڕزگاریشیان ئەکا و ئەیانگەیەنێتە وشکان هەندێکیان لەسەر ڕێگەی ڕاستی خوا بە یەکزانین ئەمێننەوە و ناگەڕێنەوە بۆ هاوارکردنە بت و بە هاوبەشی خوا دانانی بێگومان هەر خوا خۆی ئەزانێ کەی ڕۆژی قیامەت دێ و هەر ئەوە باران ئەبارێنێ و ئەزانێ چی لە منداڵانی ئافرەتایە کوڕ یا کچ کەس نازانێ سبەینێ چی ئەکا و کەس نازانێ لە کوێ ئەمرێ بەڕاستی هەر خوایە هەموو شتێ ئەزانێ و ئاگای لە هەموو شتێکە. جابری کوڕی عبداللە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پرسیار کرا لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، کام نوێژ باشترینە؟ فەرمووی، زۆر مانەوە و قورئان زۆر خوێندنەوە.